کەمێک زووتر لە دانیشتنەکانی دیکە ڕاستەکەیتەوە لەبەرەوەی کە فەلسەفەکان فەلسەفەی شێکزار زۆر گرنگە و هان لەنێو فیلسوفەکان بە گشتی دەتوانم بڵم یەکێک لە گەورەترین فیلسوفەکانی جیهانە لە سەتای مێژووی فەلسەفەوە تا ئەو ڕۆژ ئەگە بکرێت دەست سەری دوو فیلسوف دابنین کە بکرێت بە بێ مناقشە بڵێن لە هەموو فیلسوفەکانی دیکە گەورەتر بێگومانی یەکێک لەوانە ئیمانوێل کانتە کانت لە ساڵی هەزار و حەوت سەد و بیست و چوار لەدایک بووە و لە ساڵی هەزار و هەشت سەد و چوار کۆچی دوایی کردووە. ئەو شارەی کە کانت لە سەرەتای ژیانیەوە هەتا ئاخری ژیانی لێوە بوو، شارێکە کە پێشتر نێوی کۆنیگسبێرگ بووە، بەشێک بووە لە پرۆسی ڕۆژهەڵات. ئێستا بەشێکە لە ڕووسیا. دواتر نێوی بوو بە کالێنینگراند، نازانم ئێستا نێوی گۆڕاوە یان هەر ئەو نێوەیە. کانت هەتا سەرەتای تەمەنی بە ساڵاسوویی کارێکی فەلسەفی گرنگی نەکردبوو، هەتا سەرەتای تەمەنی نزیک شەست ساڵ، شوێنکەوتەی فیلسوفێک بووە بە نێوی کریستیان فۆن وۆڵک لە باری فەلسەفیەوە ڕوانگەکانی فەلسەفی کانتی سەربەخۆ نەبوو ئەتا تەمەنی پ ساڵان کریستیان فۆن وۆڵف یەکێک لە قوتابیەکانی لایتنیسی بووە قوتابیەکی زۆر ناسراویش نەبووە بەگشتی فیلسوفێکی زۆر گرنگ نەبووە کانت دەڵێ لە تەمەنی پەنجا و حەوت ساڵی یەکێک لە کتێبەکانی هیۆمم خوێندەوە. دەڵێ خوێندنەوەی ئەو کتێبەی بوو بە هۆی ئەوەی کە من لە خەوی دۆگماتیستی هەستمەوە. هیۆم لەو کتێبەی دا کە کتێبەکە نێوی کتێبەکەی بریتییە لە لێکۆڵینەوەیەک دەربارەی تێگەیشتنی مرۆڤ. وە کاتێک ئەو کتێبەم خوێندەوە لەگەڵ هەندێک پرسیار بەرەوڕوو بوومەوە کە بە جۆرەی فەلسەفەی، بۆم گۆڵفی و نەمتوانی وەڵامی ئەو پرسیارانە بدەمەوە. بۆیە خوێندنەوەی ئەو کتێبە و وەرنەگرتنی وەڵامی ئەو پرسیارانەی کە هیۆم لەو کتێبەدا وروژاندبووی، بوو بە هۆی ئەوەی کە کانت بۆ خۆی بە شێوەیەکی سەربەخۆ و لە بنەڕەتەوە لە شتەکان بفکری و بناغەی فەلسەفەیەکی زۆر گرینگ ڕۆبنی. دۆستان لە بیریانە باسی جیاوازی نێوان، گوزارەی شیکارانە و گوزارەی لێکدەرانە یا گوزارەی تحلیلی و گوزارەی تەرتیبی لە لایبنیتسەوە دەستی پێکردبوو گەیشتبوو بە دەیویتیۆمی ئەو میراتە لە دەیویتیۆمیش گەیشت بە کانتی دیارە ئەسلی جیاوازیەکە لایبنیتس کردبووی هیۆم شتێشی پێ ئیزافە کرد هیۆم باسی ئەوەی کرد کە هەرچی گوزارەی لێکدەرانەیە پاشینیە و هەرچی گوزارەی شیکارانەیە پێشینیە یعنی سنووری نێوان گوزارەی شیکارانە و پێشینی کەوتونەتە سەریە هەرچی پێشینیە شیکارانەیە و بەپێچەوانە هەرچی شیکارانەیە پێشینی ئەمە نە لە ڕوانگەی هیۆمەوە نە پێشینەی ئاوامان هەیە کە شیکارانە نەبێت و نە شیکارانەی ئاوامان هەیە کە پێشینەی نەبێت و لەو لاشەوە سنوورەکانی دوو هەرێمی گوزارەی لێکدەرانە و گوزاری پاشینیش دەکەونە سەریەک لە ڕوانگەی هیۆمەوە نە گوزاری لێکدەرانی ئاوامان هەیە کە پاشینی نەبێت نە گوزاری پاشینی ئاوامان هەیە کە لێکدەران بە گوێرەیەکی دیکە بە دەربڕینێکی دیکە لە ڕوانگەی هیوەمەوە پێشینی بوون نێوێکی دیکەیە بۆ شیکارانە بوون و لێکدەرانە بوونیش نێوێکی دیکەیە بۆ پاشینی بوون ئەوانە هاومانە لە ڕوانگەی هیوەمەوە بازنەی پێشینی و شیکارانە یەک بازنێ سنوورەکان دەکەونە سەر یەک لە بەشی دواتری ئۆلگۆریتمەکە دەڵێ ئایا ئەوە ئەو گوزارەیە کە شیکارانە نەبوو لێکدەرانەیە یا لێکدەرانە نییە چۆن بزانین گوزارەیە لێکدەرانەیە یان نا ئەو تەسەوراتی کە تێدایە شوێنیان هەڵدەگرین دەمان هەیە بزانین ئایا شوێنی ئەو تەسەوراتە دوجار دەگات بە پێدراوی هەستەشی یان نا ئەگە گەیشت بە پێدراوی هەستەشی دیارە ئەوە تەرکیبی یا لێکدەرانە دیسان ئەلگۆریتمەکە لێرە کۆتایی پێ دێت. ئەمە ئەگەر لەوەی بچینە پێشتر گوزارەیەک نە شیکارانە بێ نە لێکدەرانە بێ، هیۆم دەڵێ ئەو گوزارەیە چییە؟ بێ مانایە. هەر بە گوێرەی ئەو ئەلگۆریتمەی هیۆم زۆربەی هەرە زۆری وەستە فەلسەفییەکانی تێک ڕووخاند. لەسەر ئەو بڕوایە بوو کە فەلسەفە بەو شێوەیە بێ مانایە. قسەکردن لە جەوهەر، قسەکردن لە خود، قسەکردن لە خودا، ئەوانە هەمووی لە ڕوانگەی هیۆمەوە بێ مانان. هەڵبەت ئەو تێبینیەش پێویستە کە عەرزی دۆستانی بکەم، کاتێک کەسێک بۆ نموونە دێ بەحسی ئەوەی دەک حاشا دەکا لەوەی کە ئەمە بتوانین ناسینێکمان لە خودا هەبێ، ئەو حاشاکردنە ناچارەکی یا ئیلزامەن بە مانای حاشاکردن لە خودی خودا نیە. زۆر فیلسوف هەبوونە پێیان وابووە وەکو ئیمان، وەکو بڕوا، بڕوایان بە خودا هەبووە، ئەما پێیان وابووە، ناکرێت بە شێوەیەکی مانادار قسە لە خودا بکەین. ناکرێت. خودا هەیە، بەڵام ناکرێت ئێمە ناسینێک لە خودا وەدەست بێنین. یۆن باسی ئەوەی کرد، کچی قسەکردنی مانادار لە مەفهومی وەکو خودا و خود و جەوهەر و ئەوانە ئیمکانی نییە. خاڵی کۆتایی فەلسەفەی هیۆمی بریتی بوو لە خاڵی سەرەتای فەلسەفەی کانتی. کانت کە دەستی پێکرد بناغەی فەلسەفەی خۆی دابنێ هیچ عیلاجی نەبوو جگە لەوەی کە ئەو بنبەستەی ئەو داخرانەی کە فەلسەفە بەهۆی بۆچوونەکانی هیۆمەوە تووشی بوو بکاتەوە مەزبور بوو ڕێگایشی دیکە بکاتەوە ئەو ڕێگایە چ بوو سەتای فەلسەفەکان ئەوەیە هەروەکو ئازمکردن هیۆم کچی هەرچی گوزارەی شیکارانەیە پێشینیە و هەرچی گوزارەی لێکدەرانەیە پاشینی بەڵام کانت باسی ئەوەی کردی بێجگە لە گوزارەی شیکارانەی پێشینی و گوزارەی لێکدەرانەی پاشینی، ئەمە جۆرێکی سێیەم لە گوزارەکانیشمان هەیە. چەسپاندنی ئەو بۆچوونە دەبوو بەهۆی کردنەوەی ئەو داخرانەی کە هیۆم سازی کردوون. کانت نەیدەتوانی فەلسەفە لە بنبەست ڕزگار بکا مەگەر ئەوەی کە ئەو کەلێنە بکاتەوە کەلێنەکە بریتی بوو لەوە کە ئەمە شێوە گوزارەیەکمان هەیە بریتە لە گوزارەی لێکدەرانەی پێشینی یعنی چی گوزارێکی دیکە ئەو ئیسلاحانە بە بیر دۆستان دێنمەوە گوزارەی پێشینی یعنی گوزارەی بەر لە ئەزمون پێش لە ئەزمون پێشینی یعنی پێش لە ئەزمون پاشینی واتە پاش ئەزمون ناسینێک پێشینییە کە پێویستی بە ئەزموون نەبێ، ناسینێکیش پاشینییە کە پێویستی بە ئەزموون بێ. ئەو پێشینی و پاشینی شیکارانە و لێکدەرانە چییە؟ شیکارانە یەنی گوزارەیەک کە ڕاستبوونەکەی بگەڕێتەوە سەر چی؟ سەر شیکردنەوەی چەمکی نێو ڕستەکەی. کاتێک ئێمە دەڵێین هەرچی مرۆڤی کەڵەگەتە مرۆڤە، ئەمە ئەگەر زاراوەی مرۆڤی کەڵەگەت شی بکەینەوە تەحلیلی بکەین بە خودی زاراوەی چ دەگەین بە خودی زاراوەی مرۆڤ دەگەین پێویست ناکا بۆ ددان پێداهێنان بە ڕاستی ئەو گوزارەیە کە هەرچی مرۆڤی کەڵەگەتە مرۆڤە ئەمە بگەڕێنەوە سەر دەرەوەی ئەو پرستەی بگەڕێنەوە سەر دنیای واقع پێویست ناکە لە ئاکامی تەحلیلکردنی خودی ئەو گوزارەی دەزانین ئەو گوزارەی ڕاستە ئەو گوزارانە پەتوو، بۆ هەڵسەنگاندنی ڕاستییەکەیان پێویستیت بە چی هەیە؟ بە تەحلیلی ئەو گوزارانە، چیان پێ دەڵێین گوزارەی تەحلیلی. ئەما گوزارەی تەرکیبی یا لێکدەرانە گوزارەیە کە ئەتوو بۆ هەڵسەنگاندنی ڕاستی یا ناڕاستییەکەی دەبێ بگەڕێیەوە سەر جیهانی دەرەوە. ئەمن ئەگەر بڵێم تامی سێوی شیرنە، ئەمە ناتوانین هەر بە تەنیا بەهۆی لێکدانەوەی، هەر بە تەنیا بەهۆی شیکردنەوەی مەفهوومەکانی نێو ئەو ڕستەی بزانین ئەو ڕستەیە ڕاستە یا ناڕاستە. دەبێ بە ڕاستی بچین سێوە شیتام بکەین، بزانین تامی ئەو سێوەی تاڵ نییە، مزر نییە، سوێر نییە، بەڵکو شیرنە. دێینە سەر ئەو باسە. لە ڕوانگەی هیۆمەوە قەزایای ڕیازی ئاشینی لێکدەرانیە، ئەما لە ڕوانگەی کانتەوە پێشینی لێکدەرانیە. قەزای ڕیازی و قەزای ئەخلاقی و زۆر قەزیەی دیکەش کە ئەوانە مەرجی ڕانینن، مەرجی وەدەستهێنانی تەجروبەن، ئەوانە هەموو لە ڕوانگەی کارتەوە پێشینین، بەڵام لێکدەرانن. کەواتە کانت لەگەڵ هیۆم هاوڕا بوو کە هەرچی گوزارەی شیکارانەیە پێشینیە ئەما پێچەوانەی ئەوە ڕاست نیە کانت دیکوت هیۆم ڕاست دەکە هەرچی گوزارەی شیکارانەیە پێشینیە بەڵام وانی هەرچی گوزارەی پێشینی بی شیکارانە بی و هەرچی گوزارەی پاشینیشە لێکدەرانەیە بەڵام پێچەوانەی ئەوەش ڕاست نییە واتەوانی هەرچی گوزارەی لێکدەرانە بێ پاشینی بی ئەو دابشکردنەی کە کانت هێنایە ئاراوە ئەوە بوو. جی ئێمە ئەگەر بمانهەوێ گوزارەی پێشینی و شیکارانە بە دوو دایرە نیشان بدەین، گوزارەی شیکارانە دایرە چکۆڵەکەیە. ئەو دایرە چکۆڵەیە لە ناو دایرەیەکی گەورەتردایە، کە ئەو دایرە گەورەترە برێتیە لە چی؟ لە پێشینی. بە ژێرەی دابەشکردنەکەی هیۆمی، هەرچی پێشینیە شیکارانەیە و بەپێچەوانە هەرچی شیکارانەیە، لێکدەرانە کانت بەحسی ئەوەی کرد کوتی ڕاستە هەرچی گوزاری پاشی نییە لێکدەرانەیە نا پێت جەوانەی ئەوە ڕاست نییە وانیە هەرچی لێکدەرانە بێ پاشی نییە ئەمە لێکدەرانی وامان هەیە کە پاشیی نییە ئاکامی ئەو شڵی دەبێت ئەوە ئێمە لێکدەرانی وامان هەیە کە پاشیی نییە پێشینی واشمان هەیە کە شیکارانە نییە ئەنجامی هەردوو قسە چییە ئەوەیە کە بڵێن ئەمە دەستەیەکی سێمی گوزارەکانمان هەیە واتە گوزارەی پێشینی لێکدەران پێشینی تەرکیب ئەمە گوزارەی ئاواشمان ئێستا هەوڵ دەدەین ئەو بۆچوونەی کانتی بە شێوەیەکی وردتر قسەی لەسەر بکەین. کانت لە نێوان ساڵەکانی هەزار و حەوت سەد و هەشتا و یەک هەتا هەزار و حەوت سەد و نەوەد سێ کتێبی زۆر گرنگی نووسی کە ئەو سێ کتێبە هەر یەکەی نوێنەری بەشێک لە پرۆژەکانی فەلسەفی کانتی بوو. کتێبەشی بریتی بوو لە ڕەخنەکاری ئاوەزی ڕوت یا نەقدی عەقل ماکس. سێ بەشی دیکەی بریتی بوو لە ڕەخنەکاری ئاوەزی کردەکی یا نەقدێ عەقلێ عەمەلی و پێوی سێیەمیش کە نوێنەری پرۆژەی سێیەمی کانت بوو بریتی بوو لە ڕەخنەکاری هێزی داوەری یا نەقدێ قوەیێ حوکم. کانت پێی وا بوو نەفسی مرۆڤ سێ تایبەتمەندی هەیە، ئەو سێ تایبەتمەندییانە هەر یەکەی سەرچاوەی هێزێکی تایبەتی لە نەفسی مرۆڤدا. ئەو تایبەتمەندیانە بریتین لە، یەک زانین یا ناسین، دوو مەیلی ئەخلاقی، سێ ئیحساس. هەر کام لەو تایبەتمەندیە نەفسیانە دەبێتە بنەمای یەکێک لەو ڕەخنەکاریانە. یانی ڕەخنەکاری ئاوەزی ڕووت پەیوەندی بە چیەوە هەیە؟ بە کامە تایبەتمەندی نەفسی ئینسانەوە هەیە؟ زانین. ڕەخنەکاری ئاوەزی کردەکی پەیوەندی بە. مەیلی ئەخلاقی هەیە و ڕەخنەکاری هێزی داوەری پەیوەندی بە چێوە هەیە پەیوەندی بە ئیحساسە هەرکام لەوانە بەشێک لە سێ پرۆژە گەورەکەی کانتی بوو فەلسەفەی کانت لە سێ پرۆژەی زۆر گەورە پێکهاتوو ڕەخنەکاری ئاوەزی ڕوت و ڕەخنەکاری ئاوەزی کردەکەی و ڕەخنەکاری هێزی داوە. ئێمە بە گوێرەی هەر کام لەو پڕۆژانە یا بە گوێرەی هەر کام لەو تایبەتمەندییانە حوکمێکی تایبەتی دەدەین. کاتێک دەڵێین ئەمە زانینە، کاتێک دەست بۆ گوزارەیەک ڕادەدەین، دەڵێین ئەو گوزارەیە زانینێکی تایبەت دەدا بەمە، زانیارییەکی تایبەت دەدا بەمە، ئەو حوکمە کە ئەو گوزارەیە زانیارییەکی تایبەت دەدا بەمە، لەسەر ئەساسی کامە ڕەخنەکاری دەکرێت؟ ڕەخنەکاری ئاوەزی ڕووت. کاتێک دەڵێین مرۆڤ دەبێ بە فڵانە شێوە هەڵسوکەوت بکا یا نابێ بە فڵانە شێوەی دیکە هەڵسوکەوت بکا، لەسەر بنەمای چ ڕەخنەکارییەک ئەو حوکمە دەدەین، ڕەخنەکاری ئاوەزی کردەشی یا ڕەخنەکاری دووەم. کاتێک دەڵێین ئەو شتە جوانە، لەسەر بنەمای ڕەخنەکاری سێهەم ئەو حوکمە دەدەین. کەواتە ئەمە تا ئێستا هێزە نەفسانیەکانمان بە سێ دەستە دابش کرد ئێستا یەکێک لەو هێزانە بە چەند لکی دیکە دابش دەکەین هێزی نەفسی پەیوەندیدار بە ناسین بەس دوو دەستە دابش دەبێت یەکەم هێزە هەڵسوڕەکانە یا هێزە فعالەکانە ئەوەی دیکەش هێزە ناهەڵسوڕەکان یا هێزە سێ لکی دیکەی لێ دەبێتەوە. هێزی خەیاڵ، هێزی فام یا هێزی فامکار یا قوەی فاهمێ و هێزی ئاوەز یا قوەی عەقڵ. کانت لە زۆر شوێندا هێزی خەیاڵ و هێزی شهودی حسی پێکەوە بەکاردێن یعنی واوێ دەچێ کان لە سەرەتای پرۆژەکەیدا پۆلێنکردنەکەی جوورێک بێت خەیاڵی بە بابەتێکی جوداواز دانابێت بە بابەتێکی سەربەخۆی دانابێت ئەمە بەرە بەرە لەو بە جیاواز دانانە پاشگەز بووبێتەوە. بۆیە کەم کەم لە پرۆژەی فەلسەفی کانتدا خەیاڵ کاڵ بۆوە، کانت خەیاڵ و پێ حەسینی بە هاوتا دانا و دواتریش هەر ئەو کاڵ بوونەوەیە، ئەو لە بیر چوونەوەیە، ئەو پێ داچوونەوەیە بوو بە هۆی ڕەخنەی هێندێک لە فیلسوفان کە فەلسەفەکەیان دەگەڵ عیرفان و تەسەوف و ئەوانە پەیوەندییەکی پتەوی هەبوو. بۆ نموونە ئەو کەسانەی کە دەیانەوێت لە فەلسەفەی محێدینی ئیبنی عەڕەبی بکەونەوە یا لە فەلسەفەی شێخ شەهابەدینی سورەبەردی بکەونەوە یا بە گشتی لە فەلسەفانی کە تێکەڵاویان لەگەڵ عیرفان هەیە، ڕەخنەی خۆیان لە فەلسەفەی ڕۆژاوا لێرە دەست پێ دەکەن، دەڵێن ئەگەر کانت دواتر لەو پۆلێنکردنەی پەشیمان نەببا و خەیاڵیشی بەهێزیشی سەربەخۆ دانابا، دەیتوانی بگا بەو قسانەی کە دواجار کەسانیشی وەکو شێخ شەهابی سورەبەردی و کەسانیشی وەکو محیەدینی ئیبنی عەڕەبی پێگەیشتن، یا ئەگەر کانتیش نەگەیشتبا بەو قسانە، لانیکەم ئێمە دەمانتوانی لە ڕێگای پرۆژەی کانتەوە پرۆژەی کەسانیشی وەکو شێخ ئیشراق و ئیبنی عەڕەبی ساغ بکەینەوە. فیلسوفێکی وەکو هانری کۆربێن لەسەر ئەو بڕوایە لەسەر ئەو بڕوایە کە کانت، لەو پۆلێنکردنەی پەشیمان بووە، دوای خەرکەشی ڕاست و چەپی بەسەر هێزی خەیاڵدا هێنا و ئەو هێزەی لە پڕۆژەکەی خۆی حەسف کرد و ئەو حەسفکردنە بوو بە مایەی خەسارێکی یەکجار زۆر گەورە. ئەمن نامەوێ ئێستا زۆر لەسەر ئەوەی بڵێم، ئەما ئەوانە ئەرکی سەرشانی خۆیان، یەکێک لە ئەرکەکانی خۆیان ئەوە ئەوە دەزانن کە هێزی خەیاڵ بژیێنن، ئەما هەتا هێزی خەیاڵ نەژیێنینەوە لە ڕوانگەی ئەو فیلسووفانە، ناتوانین لە قسە لە مەفاهیمێکی وەکوو ئیلهام و وەکوو وەحی و ئەوانە بکەین. ئەگەر. قەرارە بە شێوەیەکی مانادار قسە لەسەر ئەو مەفهومانە بکەین دەبێ هێزی خەیاڵ بژینی دوو ئەمان ئەو کارێکە کانت بە تەما بوو لە سەرەتادا بیکا بەڵام دواتر وا دیارە پەشیمان بووتەوە و پێداسونەوەیەکی جدی لەسەر فەلسەفەکەی کاری هێزی فام یا قوەی فاهمە بریتییە لە ڕاستە و پاستەکردن و پۆلێنکردنی ئەو پێدراوە بڵاوانەی کە ئەمە لە شهودەوە وەری دەگرین ئێمە لە شهودەوە زۆر زانیاری وەردەگرین ئەمە ئەو زانیاریانە هەموو زانیاری خاوە ئەو زانیاریانە بە چ هۆیەکەوە ڕاستە و پاستە دەکرێن لە قالب دەدرێن بەهۆی هێزی فاهیمەوە یا هێزی فامکارانەوە و دواتر هێزی ئاوەزیش دوو سێ ئایدیای هەیە، ئایدیای وەکوو جیهان و وەکوو خودا کە بەهۆی ئەو ئایدیایانەوە لە نەهایەتدا دەکرێ دەزگایەکی فەلسەفی ڕۆ بنرێ. کاتێک زەین خەریکە زانیاری تەجروبی یا ئەزموونی وەدەست دەخا، فۆنکسیۆن یا کارکردێکی تایبەتی هەیە. لە ڕوانگەی کانتەوە زەین دوو کار دەکات، جاری وایە خەریکە، ئیتلاعات وەردەگرێت، زانیاری وەردەگرێت، جا ی باشە بەپێچەوانە خەریکە قالبەکانی خۆی بەسەر جیهانی واقعدا دادەسەپێنێت، لە هەرکام لەو پرۆژانەدا زەین فۆنکسیۆن یا کارکردێکی تایبەتی هەیە. کاتێک زەین خەریکە زانیاری ئەزموونی وەدەست دێنێ، خەریکە یاساکانی سروشت دەدۆزێتەوە، بەڵام بەر لەوەی، لە ڕوانگەی کانتەوە، ئەمە دەتوانین فەلسەفەکان لەو ڕستەیەدا کۆ بکەینەوە بەر لەوەی کە زەین بتوانێت یاساکانی سروشت ببینێتەوە دەبێت بتوانێت یاساکانی خۆی واتە یاساکانی زەین بەسەر سروشتدا دابسەپێت بە دەربڕینێکی دیکە هەتا زەین نەتوانێت یاساکانی خۆی بەسەر سروشتدا دابسەپێنێ ناتوانێت یاساکانی سروشت بدۆزێتەوە فەلسەفەی ئیستعلایی یا فەلسەفەی بەرزەجێ یا تەحلیل یا شیکاری بەرزەجێیانە معنی چییە؟ معنی ئەوەیە دۆزینەوەی مەرجەکانی پێش ئەزمونی ئەزمون دۆزینەوەی شەرتەکانی پێش تەجروبی تەجروبە کان بەسیەوەی کرد کوتی تەجروبە بۆ ئەوەی کە ئینکان پەزیر بێ هەندێک شەرتی پێش ئەزمونی هەیە ئەمە بەر لەوەی کە قسە لە تەجروبەکانمان بکەین قسە لە ڕاستی یا ناڕاستی تەجروبەکانمان بکەین دەبێت بکەین دەبێت ئەو شەرتە پێش ئەزمونیانە بدۆزین و دەبێت ئەو شەرتە پێش ئەزمونیانە تحلیل بکەین کەواتە لە جیهانی فەلسفەدا تحلیلی ئیستعلایی یا شیکاری بەرزەجیانە بریتە لە چی بریتە لە شیکردنەوەی مەرجە پێش ئەزمونیەکانی پرۆسی ئەزمون خودی ئەزموونکردن، خودی تەجروبەکردن پێویستی بە چ مەزگەلێکی غەیری ئەزموونییەوە هەیە؟ ئەوە بابەتێک بوو کە بۆ یەکەمجار لە فەلسەفەی کانتدا سەری هەڵدا. کەواتە مەبەستی کانت لە بابەتی بەرزەجێ بابەتێکی پێشینییە کە بۆ وەدیهاتنی ئەزموون پێویستە. ئێمە دەتوانین بە دوو زاراوەی ئەرەستوویی ئەو شتانە لێک بدەینەوە. دۆستان لە بیریانە لە فەلسەفەی ئەرەستوودا ئەمە دوو زاراوەمان هەبوو، یەکیان ماددە بوو یشیان فۆرم بوو یا سوورەت ئەمە دەتوانین بڵێین تەجروبە هەندێک ماددەی هەیە و هەندێک فۆرم یا سوورەتیشی هەیە ماددەی تەجروبە بریتییە لەو پێدراوە هەستەکیانە سێنس دەیتا ئەو سێنس دەیتایانی ئەمە لە دەرەوە وەریان دەگرین ڕەنگ و بۆن و تام و ئەوانە ئەوانە بریتین لە ماددەی تەجروبە کاتێک ئێمە چاو لە دیمەنێک دەکەین مادەیەک دێتە نێو زێنی ئێمە کاتێک چاو لە دیمەنێکی دیکە دەکەین مادەیەکی دیکە دێتە نێو زێنی کاتێک ئێمە بە ڕۆژ چاو لە دیمەنێک دەکەین ماددەیەک دێتە نێو زەینی ئێمە و کاتێک بە شەو چاو لە دیمەنێکی دیکە دەکەین لە هەمان دیمەن دەکەین ماددەیەکی دیکە دێتە نێو زەینی ئێمە بەڵام تەجروبە بێجگە لە ماددە سوڕەتیش سوڕەتەکان چین سوورەتەکان ئەو قالبانە کە لە زەینی ئێمەدا بە شێوەی پێشبی هەن ئەو قالبانن کە مادەکان دێن بەهۆی ئەو قالبانەوە ڕێکوپێک دەکرێن تەکوز و منەظەم دەکرێن بەر لە کانت هیچ فیلسوفێکی دیکە بەحسی ئەو قازانە نەکرد ئەم نەگەر بمەوێت بە شێوەیەکی دیکە بڵم خەڵک لە دوو تەمسیل وەربگرن بەر لە کانت بە گشتی لە جیهانی فەلسەفەدا فیلسوفەکان پێیان وا بوو زەین وەکو ئاوێنە وایە ئاوێنەش هەرچی پاکتر و گەورەتر بێ شتەکانی جیهانی دەرەوە باشتر لە نێوخۆیدا نیشان دەدەن بۆ نمونە لە فەلسەفەی کلاسیکی ئیسلامیدا پێناسەی عیلم ئەوە بوو، العلم هی سورە حاسلە من الشیء عند العقل عیلم چییە؟ ئەو تەسویرەیە کە لە شتەکان دەکەوێتە سەر زەین یعنی زەین ئاوێنەیە زەینی چاک ئاوێنەیەشی چاک ئاوێنەی چاک چاوێنەیەکە ئاوێنەیە کە بێگرد بێ شت لە خۆڕا زیاد نەکات بەو تەسویرەی کە وەری دەگرێت یا لە خۆڕا لێی کەم نەکاتەوە شتەکە چۆن هەیە ئاوای بنوێنێ و بەربڵاویش بە ئاوێنێکی گەورە بێ ئاوێنی سکۆڵا گەر بێگەردیش بێ لەوانەیە شتی کەم بێ ئێمە نیشان بدا ئەمە ئاوێنی گەورە شتی زۆرمان پیشان دەدا بەڵام لە کانت بەدواوە ئەو تەمسیلە گۆڕا کانت کوتی زەین ئاوێنە نییە زەین چییە چاویلکە چاویلکەیەکە کاتێک ئەمە چاویلکەیەک یا عینەکێک لەسەر چاومان دادنین بە جۆری ئەوەی کە ئەو چاویلکەی عەدەسیەکەی چۆنە ڕەنگەکەی چییە تایبەتمەندیەکانی چن ئەو تەسویرێکە ڕاشی دەژێزێ گۆڕانی بەسەردا کەواتە لێرە بووکە کانت ئەو بەحسی کردکە ئەپیستمۆلۆژی یەکەمایەتی هەیە بەسەر ئۆنتۆلۆژی ئۆنتۆلۆژی چیە ئۆنتۆلۆژی بووناس بووناسی هەتا پێش کانت و بە ڕیوایەتێشی هەتا پێش دیکارت، فەلسەفە بریتی بوو لە چی؟ لە ئۆنتۆلۆژی. فەیلسووفەکان ئەرکی سەرشانیان ئەوە بوو کە جیهانی واقع، جیهانی بوون لە بەربڵاوترین ئاستی خۆیدا، لە بەرزترین ئاستی خۆیدا، ئەو جورەی کە هەیە، پێناسەی بکەن. جیهانی بوون لە گشتایەتی خۆیدا. بەڵام کانت هات ئەو پرسیارە گرینگەی هێنا گۆڕێ. ئەمن بەر لەوەی کە جیهان بناسم پێویستە شتێشی دیکە بناسم. بەر لەوەی کە جیهان بناسم پێویستە ئەو ئامراز و کەرەستانە بناسم کە ئەمن بە هۆیانەوە جیهان دەناسم. هەتا نەزانم ئەو ئامراز و کەرەستانە چۆنن ناتوانم خودی جیهان بناسم. کەواتە بەر لە کانت ئۆنتۆلۆژی یا بوونناسی یەکەمایەتی یا تەقەدومی هەبوو بەسەر ئەپیستمۆلۆژیدا. دوای کانت ئەو معادلەیە، پێچەوانە بێت لە کانتی بەدواوە، ئەپیستمۆلۆژی یا مەعریفەناسی یەکەمایەتی یا تەقەدومی هەیە بەسەر چیدا؟ بەسەر ئۆنتۆلۆژی یا بوونناسی. هەر بۆیە کانت وتەیەکی زۆر بەنێوبانگی هەیە، دەڵا من لە فەلسەفەدا شۆڕشێکی کۆپێرنیکیم کرد. دوستان دەزانن کۆپێرنیک، لە ئەستێرەناسیدا شۆڕشێکی زۆر گەورەی کرد بەر لە کۆپرنیک بەشەر پێی وابوو عرض ناوەندی جیهانە ئەستێرەکانی دیکەش یەک لەوان خۆر بە دەوری عرضدا دەسوڕێت بەهۆی ئەو مۆدلە ئارستەوەرەوە زۆرێک لە دیاردە نجومیەکانیان لێک دەدەوە ئەمە جاری وا بە تووشی هەندێک دیاردە دەبوون کە بۆیان لێک نەدەدرا کۆپێرنی کاسی ئەمن هاوکێشەکە پێچەوانە دەکەمەوە ئەمن مۆدلێکی خۆرتەوەر بەدەستەوە دەدەم لە مۆدلی کۆپرنیکدا جێگای ئەرز و خۆر گۆر کراوە ئەو گرنگایەتی کە پێشتر دەدرا بە عرز کۆپرنیک دای بەچی بەخۆر لە ئەستێرەناسیدا ئەو شۆڕشە پێی دەڵە شۆڕشی کۆپرنیک کات دەیکوت ئەمن لە فەلسەفەدا شۆڕشەشی کۆپرنیکیم کردووە یعنی چی یانی بەر لە کانت گرینگایەتی دەدرێ بە عەین، زەینی چاک زەینێکە کە عەکسێکی باش لە عەین هەڵبگرێتەوە، عەکسێکی باش لە ئۆبژە هەڵبگرێتەوە. بەڵام لە کانت بەدواوە، کانت بە پێچەوانە گرینگایەتییەکەی دا بە سۆبژە یا بە زەین. وتی بە پێچە ئەتوو لە ڕێگای ئەو سۆبژەوەیە کە دەتوانی ئۆبژەکە بناسی، هەتا سۆبژەکەی نەناسی ناتوانێت ئۆبژەکەی بناسی. ئەدی بۆچی دەڵێن پرۆژەی فەلسەفی کانت کۆکردنەوەیەک بوو و ئاشکردنەوەیەک بوو لە نێوان فەلسەفەی ئەزمونخوازەکان و فەلسەفەی ئاوسخوازەکان هەر لەبەر ئەوە چونکە کانت پێداگری لەسەر ئەوەی دەکرد کە بۆ ممکن بوونی تەجروبە هەم مادەی تەجروبە پێویستە هەم فۆرمی تەجروبە کان دەیکوت هەر کام لەو دوو لکە یەکێک لە لەو دووانەیان لەبیر چووە. ئەزموونخوازەکان هەر پێویست گرینگایەتی بە چی دەدەن؟ بە ماددەی تەجروبە. ئاوەزخوازەکانیش هەر گرینگایەتی بە چی دەدەن؟ بە سووڕەتی تەجروبە. کانت قسەیەکی مەشهووری هەیە دەڵێ ماددەی تەجروبە بەبێ سووڕەتەکە بەتاڵە و بە پێچەوانە سوڕەتەکەش بەبێ مادەکە کوێرە کەواتە هەردوو پێکەوە دەبێت هۆی ئەوەی کە ئەمە دەڵێن کانت لە نێوان دوو پرۆژەی گەورەی فەلسەفی کە هەتا ئەو دەمی پێکەوە ڕکەبەر بوون ئاش تەواییشی ساز کرد ئەوەیە کە گرنگایەتی بە هەر لەکیدا زۆر چاک ئەمە دەگەڕێتەوە سەر ئەو دابەشکردنەی کەواتە پێویستە لێرە بڵێن ئەو هێزی فێحەسینە یا هێزی شوود دوجار لە فەلسفەی کاندا دەگەڵ هێزی خەیاڵ دەبنەوە بە یەک هێزی شوود هەمان هێزی خەیاڵ کانت باسی ئەوەی کرد کوتی شهودی حسی یا شهودی فێحەسین دوو سوورەتی دوو مەرجی ئەو مەرجانە بریتین لە، یەک، کات، دوو، شوێن، مەکان و زەمان. مەکان و زەمان بریتین لە چی؟ لە مەرجەکانی شهودی حسی. ئەمە ئەگەر تەسەوڕێکی پێشینیمان لە کات، لە زەمان نەبێ، تەسەوڕێکی پێشینیشمان لە مەکان نەبێ، ناتوانین هیچ شهودێکی حسیمان هەبێ. ئەمە دەڵێن ئەو پێنووسە لەسەر ئەو میزەیە. ئێستا ئەو پێنووسە لەسەر ئەو میزەیە. ئەمە بۆیە کە بتوانین ئەو ڕستە سادەیە دەرببڕین پێشدا دەبێت تەسەوەرێکمان لە کات دەبێت تەسەوەرێکیشمان لە شوێنێک چکە دەڵێن ئێستا ئەو پێنووسە لەسەر ئەو میزێ ئێستا مەفهومێکە لە کات لەسەر ئەو میزەیە مەفهومێکە لە چی لە شوێن ئێمە گەر تەسەوری پێشینیمان لە کات نەبێت لە شوێن نەبێت ناتوانین هیچ دیتا سنسەک منەظم بۆوەی کە ئەو هەموو پێدراوە هەستەکیانە منەزەم دەکەین لەبەر ئەوەیە کە دوو تەسەوری پێشینیمان یەکیان کاتی یەکیان شوێن کەواتە کات و شوێن مەرجی شهودی حسین ئەما قوەی فاهمەش مەرجی دیکە هەیە ئەوەی کە لە فارسیدا پێی دەڵێن مەغولاتێ دەوازدەهگانێ یا گوتەزا دوازدە چەشنەکان گوتەزا دوازدە چەشنەکان هەموویان پێشمەرجی چن پێشمەرجی هێزی فام ئەوەی فاهێن ئەمە ئێستا خەریک دەبین دانە دانە ئەو گوتەزا دوازدە چەشنانە ڕوون دەکەین کان سەرەتا چەند چەمچی دیاریکردیشیان چەندایەتە یا کەمیت دەبنە دوازدە بتەس. چەندایەتی لەباری چەندایەتیوە ئەم پێش ئەوەی کە ئەوانە شی بکەمەوە قسەیەک لە گوزارەی گوزارەکان بکەم دیارە گوزارەکان ئەمە لە دانیشتنیشدا بەحسی ئەومان یا حەملین یا شەرتین گوزارەی حەملی گوزارەیەکە کە بەبێ هێنانی مەرجێکی تایبەت شتێک و پاڵشتیش دیکە بدەین گوزارەی حەملی چەند بەشێ بەشێکی مەوزوعە یا بنەیە بەشێکی مەحمولە یا بارە بەشێکیشی فعلەکەیە کە ڕابتە یا نسبەتی پێ یا پەیوەندی پەیوەندیەکە چ دەکە پەیوەندیەک ساز دەکات لە نێوان بار و بنەدا لە نێوان مەوزوع و مەحمولە کاتێک ئەمە دەڵێن ئەلف بێە ئەلف مەوزوعە یا بنەیە بێ مەحمولە یا بارە ئەو هێیەکەی کۆتایی بێ یا لە فارسیدا دەڵێن ئەلف بێ ئەست ئەو ئەستەکە چییە؟ ئەستەکە پەیوەندی ئەما شتێکی دیکەش هەیە ئایا بێبوونی ئەلف زەرورەتی هەیە یا زەرورەتی نیە ئەگە زەرورەتی هەیە چەندەی زەرورەت هەیە یا احتمالی هەیە ئەوە شتێکی دیکەیە ئەوە لە مۆدالیتەیدا بەحسی دەکەین ئەمە وەختێک بەحسی چەندایەتی دەکەین ئیسلاحێکمان هەیە لە منتقی سووری سووری پێدەڵن سوور بە سێی سێدەندە سوور سوورێنی ئەو وشانەی بەر لە مەوزوعەکە دێن و ڕادەی بەربڵاوی یا بەرتەسک بوونی مەوزوعەکە دیاری دەکەن. کاتێک ئێمە دەڵێین هەرچی ئینسانە دەمرێ، هەرچی ئینسانی نی هەموو ئینسانەکان. جاری وایە دەڵێن هێندێک لە ئینسانەکان شاعرە، هێندێک لە ئینسانەکان. ئەو هەمووە یا هەرچیە لە فەلسفەدا لە منتقدا چی پێ دەڵێن؟ سووری پێ دەڵێن. سوور وشەیەکە ڕادەی بەربڵاوی یا بەرتەسک بوونی مەوزوعەکە دیاری دیاری دەکات. کاتێک بەحسی چەندایەتی دەکەین لە ڕاستیدا بەحسی ئەو سوورە دەکەین. کانت کوتی ئەمە سێ لک دەتوانین لە چەندایەتی جودا بکەین، گشتی یا هەمەچی، هەردووکیان تەرجومەی کولین، گشتی یا هەمەچی. دوایە پاژەکی یا هەندەکی، هەردووکیان جوزئین، جوزئی لە کوردیدا جاری وایە بە پاژەکی وەردەگێڕدرێ، جاری وایە بە هەندەکی کەواتە گشتی یا هەمەکی یعنی کولی پاژەکی یا هەندەکی ژیانی جزئی دوایە تاکە کەسیشمان هەیە تاکە کەسی دەبێتە شخص هەر کام لەوانە لەو چەمکانە ئاماژیان هەیە بۆ یەکێک لە مەخولەکان یا یەکێک لە گوتەزاکان چەمکی کولیت یا گشتایەتی ئاماژەی هەیە بۆ چ مەخولەیەکی مەخولەی یەکەتی یا وحدەت جزئیەت یا پاژەکی بوون یا هەندەکی بوون ئاماژەی هەیە بۆ گوتەزای فرەچەشنێتی یا کەسرەت مەفهومی شخصی بوون ئاماژەی هەیە بۆ گوتەزای تەواوێتی یا تەمامیەت دووبارە من بەبیرستاندێنەوە ئەوانە لە ڕوانگەی کانتەوە چن ئەوانە ئەو قالبانن کە دەزەینی مەدا هەیە ئەمە پێش لازم و تەسەورێکمان لە وەحدەت هەیە بۆیە دەتوانین بڵێین هەرچی مرۆڤە هەموو مرۆڤەکان وەختێک دەڵێن هەموو مرۆڤەکان لە دەڵێن هەموو دارەکان یا هەموو ئەلفەکان مەفهومێکمان لە وەحدەت هەیە کاتێک دەڵێن هێندێک لە ئەلفەکان مەفهومێکمان لە فرەچەشنی هەیە کان دەڵێ ئەمە ئەگەر مەفهومێکی پێشینیمان لە فرەچەشنێتی یا تەکەسور نەبێ ناتوانین بڵێن هێندێک لە شتەکان لە هەر کام لەوانە نموونەیەک بێنمەوە لە باری چەندایەتییەوە کە گوزارەکە گوزارەیەکی کولییە و ئاماژەی بۆ گوتەزای یەکیەتییە وە یا وەحدەت هەیە. ئەمە دەڵێن هەرچی مرۆڤە دەمرێ. هەرچی مرۆڤە دەمرێ ئەوە گوزارەیەکی کولییە. نموونەیەکی دیکە، هەندێک لە مرۆڤەکان فیلسووفن. هەندێک لە مرۆڤەکان فیلسووفن. ئەوە نموونەیەکە بۆ گوتەزای کەسرەت یا فرەچەشنێتی. ئەمە دەتوانین بڵێین نالی شاعیرێکی هەڵکەوتەیە نالی شاعیری شەڵکەوتەیە ئەو گوزارەیە گوزارەیەشی تاکەکەسیە شخصیە ئاماژەی هەیە بەسی بە گوتەزای تەواوێتی گوزارەی ئەرێ یا ئیجابی کە ئاماژەی هەیە بە بۆ گوتەزای چەسپاندن یا ئیسبات نمونونەکەی چییە؟ نمونونەکەی ئەوەیە مرۆڤ دەمرێ فعلەکەی مثبەتە دۆستان مرۆڤ دەمرێ فعلەکەی مثبەت گوزارەی نەرێ یا سەربی کە ئاماژەی هەیە بۆ گوتزای ڕەتکردنەوە نمونونەکەی ئەوەی ڕۆح نامرێ ڕۆح نامرێ فعلەکە دەوێدا چیە منفیە کانت دەڵێ ئەمە هەتا تەسەورێکی پێشینیمان لە مەقولەی ڕەتکردنەوە نەبێ ناتوانین هیچ جملەیەکی منفی بڵێ هەتا تەسەورێکی پێشینیمان لە گوتەزای ئیسبات نەبێ ناتوانین هیچ جوملەیەکی موسبەت بێت کان دەڵێ ئەوانە هەموو ئەو تەسەورە پێشینیانن یا ئەو تەسدیقانن کە دەکرێت ئەمە نێوی تەسدیقی پێشینی تەرکیبیان لەسەردا بنێت پێشینی تەرکیبی کە ئەوانە بە شێوەیەشی پێشینی لە زێنی مرۆڤدا هەن گوزارەی سنووردار دەڵێن ڕۆح غەیری مادیە کە دەڵێن ڕۆح غەیری مادیە فێلەکە مثبەتە ئەما غەیرێکمان هێناوەتە سەرچی سەر مەحمولەکە، غەیری مادی، کەواتە ئەوە تێکەڵاوێک تێکەڵاوێکە لە چی؟ لە گوزارەی ئەرێ و گوزارەی نەرێ. ئەگەر بمانەوێت بە زاراوەکانی فەلسەفەی هێگێل لەوە قسان بکەین، دەڵێن ئەوانەی سێومی سنتێز دەکن لە تێز و ئەنتیتێزی ئەوەڵ و دوومێ. ئەوەی یەکەم تێزە، ئەوەی دووەم ئەنتیتێزە، ئەوەی سێم چیە؟ سنتێزە. دووبارە ئەوە ئەرێ تێزە، نەرێ ئەنتیتێزە، سنووردار چیە؟ سەنتێزە. دوایە پێوەندی سێلکی لێ دەبێتەوە، یەکیان گوزارەی حەملییە، یەکیان گوزارەی شەرتییە، یەکیشیان گوزارەی ئینفسالییە. هەر کام لەو گوزارانە ئاماژەیان هەیە بۆ یەکێک لە گوتەزاکان. گوزارەی حەملی ئاماژەی هەیە بۆ. گوتەزای جەوهەر گوزاری شەرتی ئاماژەی هەیە بۆ گوتەزای علەت یا هۆ گوزاری ئینفسالی ئاماژەی هەیە بۆ گوتەزای کار تێک کردن یا فعل و انفعال نموونە بۆ گوزارەی حملی ئەمە دەڵێن ژمارەی دوو زەوجە یا جووتە ژمارەی دوو یا ژمارەی دا یا ژمارەی سل جووتە یا زەوجە. نموونە بۆ گوزارەی شەرتی، ئەگەر ژمارەیەک جووت بێ، ئەو دەم دەبێ بەسەر دوودا دابەش بکرێت. ئەو نموونەی گوزارەی شەرتییە. ئەگەر ئەو دەم، بۆیە لێرەدا کانت دەڵێ کاتێک دەڵێی ئەگەر فڵان شت، ئەو دەم فڵان شتەی دیکە، لێرەدا ئیشارە بە چی دەکەی؟ بە عیللەت دەکەی، بە هۆ. کەواتە لێرەدا کانت خەریکە وەڵامی شێ دەداتەوە، وەڵامی هیۆم دەداتەوە. هیۆم دێکوت پشوونە گوو لە دنیای دەرەوە بگەڕێ بزانن شتێک بە نێوی عەلیەت دەبیندرێ یا نابیندرێ هیۆم دێکوت ئەمە دەبینین بادێ و لکی دارێ دەنوشتێنێتەوە هەست بە بایەکە دەکەین هەست بە نوشتاندنەوەی لکی داریش دەکەین ئەما ئەوەی کە لە نێوان ئەو دوانەدا پێوەندی هۆکارێتی یا پێوەندی عەلیەت هەیە دڵەخۆمە لە هەستەوە ئەوەی وەرناگرین کەواتەوە بێمانایە لە ڕوانگەی هیۆمەوە هەر گوزارەیەک باسی عەلیەت بکا بێ مانایە. کانت چۆن وەڵامی ئەو پرسیارەی دەداتەوە؟ دەڵێ هیۆم ڕاست دەکا، لە دونیای دەرەوەدا هەر چەندی بۆی بگەڕێی ئەتوو ناتوانی عەلیەت ببینیەوە. بۆ؟ چونکە عەلیەت ئەگەر ئەمە زەین بە شابلۆنێک تەشبیه بکەین، عەلیەت یەکێک لەو شکڵانەیە کە دەنێو دەنێو قاڵبی زەینی ئێمەدایە. لە دەرەوە لە دووی مەگەڕێ. دەنێو زەینی تۆدایە. ئەوانە هەموو پێشینی. تەرکیبی بۆ کارتێکردنیش دەڵێن یا عەرز ناوەندی گەردوونە یا خۆر ئەوانە ئینفسالین یا فڵانە شتە یا فڵانە شتە ئەوەش چ مەقولەیەکمان پێ دەدا لە ڕوانگی کانتۆ مەقولەی فعل انفعال یا مەقولەی کارتێکردن چەمکی چوارەم چەمکی مۆدالیتەیە دووبارە سێ دەستە گوزارەمان هەیە گوزارەی شیمانەیی یا ئیحتمالی گوزارەی شیمانەیی یا ئیحتمالی، گوزارەی جەزمی و گوزارەی یەقینی، هەر کام لەو گوزارانە ئاماژەیان بۆ یەکێک لە گوتەزاکانە. گوزارەی شیمانەیی ئاماژە دەکەن بۆ گوتەزای ئیمکان، کانت دەڵێ ئەمە هەتا تەسەورێکی پێشینیمان لە ئیمکان نەبێ ناتوانین ڕستەی ئیحتمالی بڵێین. گوزارەی جەزمی ئاماژە دەکەن بۆ. گوتەزای بوون یا وجود، گوزارەی یەقینی ئاماژە دەکەن بۆ گوتەزای زەروورەت. نموونەکان، گوزارەی شیمانەیی. وجود یا وجوب؟ نا، وجود، بوون. بوون یا وجود، ئەوەی دیکە وجوبە، زەروورەتەکە وجوبە. بۆ گوزارەی شیمانەیی، دەڵێن ڕەنگە بوونەوەری زیندوو لە هەندێک لە ئەستێرەکاندا هەبێت، نازانین وایە یا وانییە، ئەما ئیحتیمالەکەی خۆ، سفر نییە، ڕەنگە بوونەوەری زیندوو لە هەندێک ئەستێرەدا هەبێت، گوزارەکە ئیحتیمالییە. ئەمە لە ئەساسدا لە ڕوانگەی کانتەوە بۆچی دەتوانین گوزارەی ئیحتیمالی بڵێین؟ چونکە تەسەوڕێکی پێشینیمان لە لە گوتەزا یا مەقولەی ئیمکان هەیە، ئەگە ئەو تەسەوڕمان نەبایە بە هیچ شێوەیەکی نەماندەتوانی گوزارەیەکی ئیحتیمالی بڵێین. نموونە بۆ گوزارەی جەزمی، عەرز خڕە، زەمین کروی است. ئێمە دەزانین وایە، گومانمان لەوەدا نییە کە عەرز خڕە. یا ئاو، مۆلکۆلی ئاو لە دوو ئەتۆمی هیدرۆژێن و یەک ئەتۆمی ئۆکسیژێن پێکهاتووە. دەزانین وایە. ئەمە دەکرا وا نەبا. دەکرا عەرز لە جیاتی ئەوەی کە خڕ بێ، شکڵێکی دیکە و بیسمێکی دیکەی هەبێ و ئاو لە جیاتی ئەوەی کە لە دوو مۆلکۆلی هیدرۆژێن و مۆلکۆلیشی ئۆکسیژێن پێک بێت، لە هەندێک مۆلکۆلی دیکە پێک هاتوو. دەکرا وا نەبا. وایە. دەزانین وایە. ئەمە دەکرا وا نەبا. چوار، غەیری ئەوە ئیمکانی نیە. کەواتە کانت دەڵێ ئەگەر ئەمە بە شێوەی پێشینی ئەو دوازدە مەقولەیەمان نەبا، ئەو دوازدە گوتەزایەمان نەبا، نەمان دەتوانی هیچ ڕستەیەک دابڕێژین. هەر ڕستەیەشی دابڕێژین، هەر ڕستەیەکی دابڕێژین، یەکێک لەو مەفهومانە، لەو دوازدە گوتەزایە، ئیلزامەن دەبێ یەکێک لە گوتەزاکان وەخۆ بکات. هەر ڕستەیە ڕستەیەک لەوانەیە کولی بێ ئەگە کولی بوویدی نە جوزیە و نە شخصیە گوزارەیەک دەتوانێ نەرێ بێ یا ئەرێ بێ یا سنووردار ئەمە یەکێک لەوانە حتمما دەبێت گوزارەیەک دەتوانێت حملی بێ شەرتی بێ ئینتیسالی بێ دەبێت حتمما یەکێک لەوانە بێ گوزار بکەن گوزارەیەک دەتوانێت شیمانەی بێ یەقینی بێ یا دەزنی بێ هەر گوزارەیەشی لەبەر چاوی دەگرن بەبێ بەبێ هەڵاواردن کان دەڵێ یەکێک لەو چوار یەکێک لەو چوار گوتەزا لەو دوازدە گوتەزانە دەبێت حتممە وەکۆ بکە کەواتە ئەوانە بریتین لە چی لە مەرزەکانی پێشینی هێزی فام دۆستان لە بیریان ئەمە هێزە هەسوڵەکانمان دابش کردیو نیە یەکێک لەو هێزان هێزی فاهمە بوویشان هێزی ئەقل حسیش بەشێک بوو لە چی لە هێزە ناهەڵسوڕەکان شهود شهودی حسی دوو سوورەتی هەبوو دوو مەرزی هەبوو بریتی بوو لە چی و چی کات و شوێن، قوەی فاهمەش ئەو دوازدە مەرجەی هەیە کە بریتین لە گوتەزا دوازدە چەشنەکە. کەواتە لێرەدایە کە کانت وەڵامی هیۆم دەدات و دەڵێ بەڵێ مەسن لە دونیای دەرەوەدا بە دوای زەرورەت و جەوهەر و ئیمکان و ئەوانە مەگەڕێ، عەلیەت و ئەوانە لە دونیای دەرەوەدا نایبینی، ئەوانە هێندێک قالبن کە لە زەینی ئێمەدا داڕێژراوە، ئەمە وەختێک دەچین جیهانی دەرەوە بناسین ئەو قالبانە بار دەکەین لەسەر جیهانی دەرەوە، یا ئەوانە هێندێک تۆڕن کە ئەمەو تۆڕانە داوینە جیهانی دەرەوە، ئەو تۆڕانە دەتوانن هێندێک زانیاری وەدەست بخەن، ئەمە هێندێک زانیاریش لە دەستیان دەردەچێت. تۆڕی ماسیگری، بە گوێرەی ئەوەی کە کونەکانی وردە یا درشتە، هەندێک ماسی دەگرێ، هەندێک ماسی لە کونەکان هەڵدێ. کەواتە لێرەدایە کە دوو ئیستلاحی نۆمین و فێنۆمێن لە فەلسەفەی کاندا سەر هەڵدەدەن. دەڵێ ئەوەی ئەمە وەدەستی دەخەین فێنۆمێنن. ئەمە جیهان لە ئەسڵی خۆیدا چۆنە، شت لە خۆیدا چۆنە، شەیء فی نەفسه. هەموویان ئەو فێرکارییە دەدەن بە مرۆڤ کە جیهان دوو بەشە، بەشێک لە جیهان جیهانی بەدیکراوە، بەشێک لە جیهانیش جیهانی بەدینەکراوە. جیهانی بەدیکراو جیهانی شەهادەتە، جیهانی بەدینەکراو جیهانی چییە؟ غەیبە. کانت بەحسی ئەوەی کرد کە بەشێک لە جیهانی هەیە ئێمە هەرگیز پێی پێ نابین، هەرگیز لەبەرەوەی کرد هێزی ناسینیمە ئیجازەمان پێ نادا بیناسین. کەواتە لە ڕوانگەی فەلسەفەی کانتەوە هەمیشە غەیبێک بۆ جیهان هەیە هەمیشە. عەیبێک بۆ زانیاری ئێمە هەیە، وانیە ئێمە هەمیشە بتوانین هەموو شت بزانین. جیاوازی نێوان فەلسەفەی دۆگماتیستی و فەلسەفەی غەیری دۆگماتیستی ئەوەیە، کانت دەڵێ فەلسەفەی دۆگماتیستی فەلسەفەیە کە دەڵێ علی الاصول ان principle ئەمە دەتوانین هەموو شتێک ئێستا نا، ئێستا هەموو شتێک نازانین، ئەما بەرە بەرە دەتوانین هەموو شتێک بزانین. سنووری زانینی مە لە ڕوانگەی فەلسەفەی دۆگماتیستی بریتیە لە سنووری گشت جیهان. ئێمە ئێستا زانیاریمان بەسەر گشت جیهاندا نییە، ئەما ئەگەر تەمەنمان بێ بڕانەوە بێ و پشوو پشوو درێژیش بین، دەتوانین بەرە بەرە بەشە نەدۆزراوەکانی جیهان بدۆزینەوە و لە نەهایەتدا دواجار سنووری زانینی ئێمە لەگەڵ سنووری گشتایەتی جیهاندا هاوجووتە. کاندڵ ئەو فەلسەفەیە فەلسەفەیەکی دۆگماتیستییە. یەکەم کەس کە شکی کرد لەو فەلسەفە دۆگماتیستییە جان لاک بوو. لانلا کوتی پێم وایە جیهان بەشێکی هەر دەمێنێ کە ئێمە هەرگیز ناتوانین پێی پێ بگەین. ئەو فەلسەفەیە فەلسەفەیەکی غەیری دوگماتیستی، سیستماتیکترین فەلسەفەی غەیری دوگماتیستی فەلسەفەی خودی کانتە. ئەو لێکدانەوانەی کە تا ئێستا ئەمە هێنامانە گۆڕەکەم یان پەیوەندییان بە چی هەبوو بە بەشی یەکەمی پڕۆژەی کانتی؟ کە بریتی بوو لە ڕەخنەکاری ئاوەزی مەهدی عەقلێ مەحس ئێمە هێشتا نەمانتوانیوە بپەڕژێنە سەر پرۆژەی دووەم و پرۆژەی سێمی کاندی بۆیە زۆر بە شێوەیەشی ڕاگوزاری بە کورتی ئەمە ئاماژەیەکیش بەو دوو پرۆژانە بکرێت پرۆژەی دووەمی بریتی بوو لە فەلسەفەی ئەخلاقی کاندی ئەمن هەر ئەوەندە لە پرۆژەی یەکەمیش ئاماژە بەوەی بکەم ئایا قسەکردنی ئایا هەر بۆ چەشنێک ئەمە بوو شهودی حسی مەرزی پێشینیماندانە وە بۆ هێزی سامیش مەرزی پێشینیمان دانا ئایا بۆ هێزی ئاوەزیش مەرزی پێشینی هەیە وەڵامی کانت بۆ پرسیارەی نابوو بۆ شهودی حسی مەرزی پێشینی هەیە مەرزە پێشینەکانی چەن کات و شوێن بۆ هێزی فامکارانە مەرزی پێشینی هەیە مەرزە پێشینەکانی بریتین لە گوتەزا دوازدە سەشنەکان بەڵام بۆ هێزی ئاوەز مەرزی پێشینی نییە لە ڕوانگەی کانتەوە بۆیە ئەمە دەگەین بە ئانتینۆمییەکان، ئانتینۆمی چییە؟ ئانتینۆمی ئەوەیە ئەتوو گوزارەیەک بڵێی ئەمیش گوزارەیەکی دژ بەی بڵێ، ئەتوو تێر و پڕ بۆ گوزارەی خۆت دەلیل بێنیەوە ئەمیش تێر و پڕ بۆ گوزارەی خۆم کە دژ بە گوزارەی تووە دەلیل بێنمەوە. کانت دەڵێ مێژووی فەلسەفە پڕە لەوانە، یەکێک دەڵێ خودا هەیە ئەوی دیکە دەڵێ خودا نییە، ئەوەی کە دەڵێ خودا هەیە تەواو دەستی پڕە لە دەلیلی زۆر بەهێز، بەڵام بەپێچەوانە ئەوەی کە لەڵە خودا نییە ئەویش هەر دەستی پڕە ئەویش بێ قسە نییە ئەویش دەستی پڕ پڕە لە بەڵگەی بەهێز دەڵێت بۆچی ئەمە تووشی ئەو حاڵەتەی دەبین ئەوانە ئەنتینۆمینە ئەنتینۆمی دەکرێت بە قەزایای جەدەلی و تەرەفین تەرجمان بکەین قەزایای جەدەلی و تەرەفین قەزیە کە دوو قەزیە کە دژ بەیەکن بەڵام تێر و پڕ بۆ هەر کام لەوانە دەلیلە کانت دەڵێت بۆچی ئانتینۆمییەکان لە فەلسەفەدا ڕوودەدەن؟ دەڵێت لەبەرئەوەی کە ئەمە ئەو متضاد دوازدە چەشنانە کە دەبوو لەسەر چیان پیادە بکەین لەسەر فێنۆمێنەکان، ئەمە دەچین لەسەر چیان پیادە دەکەین لەسەر نۆمێنەکان. دەڵێت بەحسی خودا و ئەوانە ئەمە ناتوانین بە شێوەیەکی فەلسەفی قسەیان لەسەر بکەین، لێرەدا بوو کە دابڕانێک لە نێوان تێئۆلۆژییە، ئیلاهیات، و لە نێوان فەلسەفەدا ساز بوو. کانت یەکەم فیلسوف بوو کە ئێمە ناتوانین بە شێوەی فەلسەفی قسە لە خودا بکەین، قسە لە هەرمانی ڕۆح بکەین، بە شێوەی فەلسەفی ئیمکانی نیە بەحسی وانە. هێزی ناسینی مرۆڤ بایی ئەوەندە بڕ ناکە ئێمە بێین بەحسی خودا بکەین. هەڵبەت کانت بۆ خۆی بڕوای قایمی بە خودا هەبوو، بەڵام دەیکوت لە لە ڕێگای ئاوەزەوە لە ڕێگای ئاوەزی ڕووتەوە ناتوانین ئەمە بۆ چەمکی خودا بچین ئەدی چۆن دەتوانین بۆ چەمکی خودا بچین لە ڕێگای زەرورەتی عملیەوە یکوت بڕوا هەبوون بڕوا هەبوون نەک زانین زانین دەگەڵ بڕوا هەبوونی فەرقی هەیە ئیمان و زانین فەرقیان هەیە کان دەیکوت خدا بابەتی زانین نییە بابەتی ئیمانە مە دەتوانین بڕوامان بە خدا هەبێت بەڵام ناتوانین بیناسین و و بڕواهەبوون بە خودا زەروورەتێشی عەمەلی هەیە، زەروورەتێشی مێتافیزیکی، فەلسەفی نییە. بە پێچەوانە، ئەمە ئەگەر لە ڕێگای مێتافیزیک و فەلسەفەوە بۆی بچین، مێتافیزیک و فەلسەفە پێمان دەڵێن بێدەنگ بە، قسە لە بوونی خودا مەکە، ناتوانی. ئەگەر تو قسە لە بوونی خودا دەکەی، ئەوی دیکەش دێ دەڵێ خودا نییە، ئەتوش بەڵگەی خۆت دێنی، ئەویش بەڵگەی خۆی دێنێ. ئەو بە شێوەیەکی دیکە بۆ بوونی خودا دەچێ. هەندێک بابەتی عەمەلی هەیە، وەکوو ئەخلاق. ئەخلاقیش لە ڕوانگەی کانتەوە، هەندێک مەرجی پێشینی هەیە. مەرجی پێشینی ئەخلاق چیە؟ یەکیان سەربەستبوونی ئینسان. ئینسان هەتا ئازاد نەبێ ئەمە ناتوانین قسە لە گوزارەی ئەخلاقی بکەین. ناتوانین بە ئینسان بڵێن فڵانە کارە بکە یا فڵانە کارە مەکە. ئەمە کە بە ئینسانەکان دەڵێن دەبێ وا هەڵسو کەوت بکەی یا نابێ وا هەڵسو کەوت بکەی مەرجی ماناداربوونی و قسانە چییە؟ ئەوەیە کە مرۆڤ ئازاد یا سەربەست بێ. هەتا مرۆڤ سەربەست نەبێ ئەمە ناتوانین قسانە ئەگەر بڕوامان بە هەرمان هەرمانی ڕۆح نەبێ ئەگەر بڕوامان بە خودا نەبێ لە ڕوانگەی کانتەوە ناتوانین قسە لە گوزارەی عملی گوزارەکانی ئەخلاقی لە لای کانت لێکدەرانەی پێشینی گوزارەی هەرچی گوزارەی ئەخلاقیە لە ڕوانگەی کانتەوە پێشینی تەرکیبیە وەکو گوزاری ڕاضی ئێستا پرسیارەکە جناب وڵامی پێ دوو کۆی چوار دەکاتە شەش. لە ڕوانگەی کانتەوە چییە؟ چ گوزارەیەکە؟ پێشینی تەرکیبی. پێشینی تەرکیبی. گوزارەی هەر شتێک هۆیەکی هەیە، هەر هۆکردێک هۆیەکی هەیە، لە ڕوانگەی کانتەوە چۆنە؟ گوزارەیەکی پێشینی تەرکیبی. گوزارەی گوزارە ئەخلاقیەکانیش ئینسان دەبێ ڕاستبێژ بێت، ئینسان نابێ درۆ بکا، ئینسان نابێ خەیانەت بکا. ئەو گوزارە ئەخلاقیانەش لە ڕوانگەی کانتەوە چۆنن؟ پێشینی تەرکیبی وەکو گوزارە ڕیازیەکان یعنی زەرور زەرورەتی گوزارەی ئەخلاقی لە ڕوانگەی کانتەوە وەک چیە وەک گوزارەی ریازی کان ئاماژە بە بابەتێک دەکەن کە لە فارسیدا بە ئەمری مطلقی تەرجمە دەکەن کاتێگۆری کل ئیمپریتی لە کوردیدا دەتوانین بابەتی ڕەهای لە زیاتیدا فۆرمۆڵێکی زێڕینی ئەخلاقیە دڵە چۆن بزانین شتێک ئەخلاقی یا شتێک ئەخلاقی نییە کان دڵێت دووسێ گەڵاڵەکردنی هەیە لەو بابەتی ڕەها یا ئەمری مطلق گەڵاڵەکردنی یەکەم ئەوەیە هەرگیز نابێ بە شێوەیەک هەڵبسوڕێی کە نەتوانی بتەوێ شێوەی هەڵسوکەوتی خۆت بکەی بە یاسایەکی گشتی هەن دەڵە چۆن بزانین شتێک ئەخلاقی یا ئەخلاقی نییە دڵە هەمیشە وا هەڵبسوڕێ کە بتەوێ ئەو شێوە هەڵسوڕانت ببێ بە یاسایەکی گشتی ئەگەر نەدویست شێوە هەڵسوڕانی خۆت ببێ بە یاسایەکی گشتی و کار ئەخلاقی نییە بە پێچەوانە ئەو جوری کە هەڵدەسوڕی ئەو جوری کە عمل دەکەی ئەگەر ئارەزوت ئەوە بوو ئەو شێوە عملە ببێ بە یاسایەکی گشتی و جیهانگر ئەو عملە ئەخلاق بۆ نمونە ئەمە قەرزێکم لە کەسێک وەرگرت ئێستا دەم هەوێ ئەو قەرزە نەدەم کان دەڵێ جارەی واز و داوەری مەکە بزانە ئەگەر دەتهەوێ ئەو کارەی تو ببێتە شتێکی جیهانی یا ناکرێت دەتەوێت کەسێکی دیکەش ئەگە قەرزی لە تو وەرگرت قەرزەکرد نەداتەوە یان نا بێگومان نامانەوێت ئێمە لەوانەیە هەر پێمان خۆش بێت قەرزی خەڵکی نەدەینەوە پێمان خۆش نییە خەڵک قەرزی مە نەداتەوە کەواتە نامانهەوێت ئەو هەڵسوکەوتە ببێت ببێتە شتێکی جیهانی چونکە نامانهەیە ببێتە شتێکی جیهانی کەواتە ئەخلاقی نییە دەی ئێستا ئەمن کتێبی کەسێکم لەلایە کەڵکی خۆم لە کتێبەکە وەردەگرم و دەچم کتێبەکەی دەدەمەوە ئایا دەمهەوێ ئەو یاس ئەو هەڵس و کەوتە ببێ بە یاسایش جیهانیانە هەر کەس شتێکی لە کەسێشتی کە وەرگرت بیداتەوە بەڵێ پێم خۆش ئەو ڕێسایە ببێ بە ڕێسایەکی جیهانگر و جیهانی کەواتە ئەو ئەخلاقی بەڵام بۆچی پێشینی خۆەوە ئەمە دەگەڕین ئەوە خەریکن دەگەڕینەوە بۆ دنیای دەرەوە زاهرە کان دەڵێ نا ئەوانە پێشینین دەڵێ بەڵێنی بە درۆ ئەمن بەڵێنی بە کەسێک دەدەم ئایا بەڵێنی بە درۆ ئەخلاقیە یا غێری ئەخلاقی دڵە بە هەڵێ بسەنگێری بزانین ئەگەر ئەمن بەڵێنی بە درۆی بدەم بە کەسێکی و ئارەزوش بکەم ئەو شتە ببێتە شتێکی جیهانی کەسی دوێمیش بەڵێنی درۆ دەدا بە من کەسی سێمیش بەڵێنی درۆ دەدا بە کەسی دوێم هەر بەوش هەموو بەڵێنی درۆ بە یەکتر دەدەن کەواتە سوکە من دڵنیام ئەو کەسەی بەرامبەرم خەریکە خەریکە بەڵێنی درۆم پێ دەدا کەواتە هەر لە سەرەتاوە بڕوا بە قسەکەی ناکەم کەواتە بەڵێنی درۆ هەر لە سەرەتاوە دەگەڵە خۆی متناقض دەکەوێتەوە یعنی هەر پێویست نییە من مڕازا بە دنیای دەرەوە بکەم بزانم ئەو دنیای کە هەموو ئینسانەکان لەوێدا بەڵێنی درۆ بە یەکتر دەدەن دنیایشی ئاڵۆزە یا دنیایشی ڕێکوپێکە هەر لە زەوی خۆمدا ئەتوو بەڵێنی درۆ بە من دەدی ئەمن بەڵێنی درۆ بە کەسی دوێم دەدەم کەسی دوێم بەڵێنی درۆ بە کەسی سێم دەدەم بەو جورەی وای لێ دەچوو کە هەموو کەس دەزانن بەڵێنیەکان درۆنە هیچ کەس بڕوا بە بەڵێنیەکەی دیکە ناکە کەسی دیکە ناکە کەواتە هەر پێش ئەوەی کە من مڕازا بە جیهانی واقع بکەم دەبینم ئەو جیهانی کە هەموو کەس بەڵێنی درۆ بەیەک دەدا ئەسن دەوێدا بەڵێنی درۆ بێمانا دەبێت بەڵێنی درۆ دەبێتە چی دەبێتە چەند کێشی متەناقز و دژوار کە دەڵە هەر لە هەناوی خۆیدا کان دەڵێت بەڵێنی درۆ لە هەناوی خۆیدا ناتوانین متحقق بێت چونکە ناتوانێت ببێت بە شتێکی جیهانی ئەو گەڵاڵەی لە ئەمری مطلقە بوو ئەوە گەڵاڵی یەکەم بوو سوورەتبەندی یەکەم سوورەتبەندیەکی دیکەش دەکرێت کەواتە سوورەتبەندی یەکەم ئەم جارێکی دیکە دووپات دەکەمەوە هەرگیز نابێت بە شێوەیەک هەڵبسوورەی کە نەتوانی ئارەزوو بکەی شێوەی هەڵسوورانی تۆ ببێتە یاسایەکی جیهانی هەر ئەو ڕێسایە دەتوانین بە شێوەیەکی دیکە دابڕێژین وا هەڵبسوورێن کە مرۆڤ بە ئامانج بزانانی نەک بە کەرەستە و ئامراز مرۆڤ بە هەدەف بزانی نەک بە وەسیلە ئەوەش هەر دەربڕینێکی دیکە لەو بابەتی ڕەهای یەکەم بابەتی ڕەهای کانت نزیکایەتیش یەکجار زۆری دەگەڵ ڕێسای زێڕینی دینەکان لە هەموو دینەکاندا ڕستەیەک دووپات بووتەوە کە ئەو ڕستەی زۆر نزیکە لە بابەتی ڕەهای کانتی ڕستە کەسیە ئەوەی بۆ خۆت دەستەوێت و کەسی دیکەش ئەوەی بۆ خۆت ناتەوێت و کەسی دیکە دەوێت ئەوەش هەر دەربڕینێکی دیکەی بە هێندێک جیاوازی یەکجار زۆر کەمە لە بابەتی ڕەهای کانت. ئەمن لەو بارەیەوە هەر ئاماژە بەوەندی دەکەم کە ئەخلاقی کانتی ئەخلاقشی ئەرکخواز وەزیفەگەرایە. فەلسەفەی ئەخلاقدا چەندین بۆچوونی ئەخلاقی هەیە، یەکێک لەو بۆچوونانە بۆچوونی وەزیفەگەراییە. کانت دەڵێ، وەختێک ئێمە دەڵێن ئەتۆ کاری چاک بکە هەتا بۆ نمونە بەختەوەر هەتا کاری چاک بکە هەتا بە ئارامی دەرونی بی کاری چاک بکە هەتا ڕێگای بەهشت بۆ خۆت تەخت بکەیت کاری چاک بکە هەتا خوددا لێت ڕازی بێت دڵ ئەوانە هیچیان ئەخلاقی نین هیچیان ئەخلاقی نین گوزارەی ئەخلاقی و گوزارەیە کاری چاک بکە چونکە دەبێ ئەو کارە بکەیت دڵ وەختێک ئەوانە هەموو مەسلەحەتین هەموو بەرژەوەندی خوازن کاری چاک بکە هەتا خودا لێت ڕازی بێت دەڵێ دروستە زۆر مەعنەویە زۆر دوورە لە مادیات ئەما دەڵێ ئەتوش هەر بە نیازی گەیشتن بە ئامانجیشی کاری چاک بکە ئەو ئامانجە چییە ڕازیکردنی خودای کاری چاک بکە هەتا بگەی بە بەهەشت دەڵێ ئەوەش هەر ئامانجشی بەرزە قسەی تێدانی ئەمە ئەوەش ئەتو کاری چاکەکەی لەبەر خودی چاکبوونەکەی ناکەی لەبەرچی دەکەی لەبەر ئەوەی کە بگەی بە لە کاری چاک بکە لەبەر ئەوەی دەبێ ئەو کارە چاکە بکەیت کەواتە ئەخلاقی کانت چ ئەخلاقێکە ئەخلاقی وەزیفەگەڕانی لەبارەی بەشی سێمی پرۆژەکەی دووبارە من زۆر بە خێرایی تێدەپەڕم چونکە بەڕاستی واز دەکەم بەحسەکە دوور و درێژ بوو تۆ بەحسی فەلسەفەی هونەری کانت ڕەخنەی ئەوەڵ ڕەخنەکاری یەکەم ئەپیستمۆلۆژی کانت بوو ڕەخنەکاری دووەم فەلسەفەی ئەخلاقی کانت بوو ڕەخنەکاری سێیەمیش فەلسەفەی هونەری کانتیە. ئەمە وەختێک دەڵێن فڵانە شتە جوانە، بە چ مەرجێک ئەو جوملەیە دەتوانێت دەرببڕدرێت؟ بە چ مەرجێک دەتوانین بەحسی جوانی بکەین؟ لە سێ چوار بارەوە کانت باس دەکات، لە باری چۆنیەتییەوە، لە باری چەندایەتییەوە، لە باری پەیوەندییەوە، لە باری مۆدالیتەوە. لە باری چۆنیەتییەوە کانت دەڵێت شتی جوان، شتی جوان بابەتی چێژ یا لەزەت لەزەتێکی ڕەها لە هەر چەشنە سوود و قازان ئەمە شتی جوانمان بۆیە پێی جوانیە چونکە سوودێک بەمە دەگەین هەر بۆ خۆمان پێمان بەدەر لەوەی کە ئایا ئەو شتە جوانە سوودێکمان پێوانە هیچ سوودێکمان پێ نەبێت بەدەر لە سوود و قازانج گەیاندن شتی جوان بابەتی چێژێکی جوانی ناسانە کان جیاوازی لە نێوان سێ شتدا دەکرد، شتی دڵخواز و شتی چاک و شتی جوان، امر متبوح، امر خیر و امر زیبا، دەڵێت امری متبوح، بابەتی دڵخواز، شتی دڵخواز، بابەتی مەیل و هەڵپە و هەوەس و نەوس و ئەوانەیە، ئەو شتەی بابەتی مەیل و هەوەس و نەوس و ئەوە بێت ئەوە شتی متبوعە، ئەو شتەی بابەتی امری خیر بێت، بابەتی داوەری ئەخلاقی بێت ئەوە شتی چاکە. دەڵێ شتی جوان هەم دەگەڵ شتی چاک جیاوازی هەیە هەم دەگەڵ شتی دڵخواز بابەتی جوان نە بابەتی چاکە ئیلزامەن ئیلزامەن لەوانەیە ئەو نە بابەتی مەتبوعە شتێک جوان نییە لەبەر ئەوەی کە مەتبوعە وا بڵێ شتێک جوان نییە لەبەر ئەوەی کە چاکە شتێک جوانە لەبەر ئەوەی کە جوانە لەوانەیە شتی جوانە کە مەتبوعیش بێ چاکیش بێ ئەمە جوان بوونەکەی نە لەبەر چاک بوونەکەیە نە لەبەر دڵخواز بوونەکە لەباری کەمیەت لەباری پەیوەندیەوە داوەری زەوقی نەک هەر بەستراوە بە مەیل و چاکە نییە بەستراوە بە نیەت و ویستیش نییە غایەتێکی بێغایەتە شتی جوان غایەتێکی بێغایەت ئەمە دەڵێن ئەلفمان دێ بۆ چونکە بگەین بەبێ بێمان دێ بۆ چونکە دەمانەوێت بەهۆی بێوە بگەین بە پێ پێمان دەوێت بۆ چونکە دەمانهەوێت بەهۆی پێوە بگەین بە تێ، ئەوانە هەم لەوانەیە بۆ خۆیان غایەت بن، ئەمان لە نەهایەتدا ئامرازن پردی پەڕینەوەن بۆ گەیشتن بە شتێکی دیکە. ئەمە جوانی غایەتێکە کە دوای غایەتێکی دیکە نییە، غایەتی بێ غایەتە، ئامانجی بێ ئامانجە. ئەو پرۆسەیە لە فەلسەفەی هونەری کاندا یەکجار زۆر بەنیوماکە. شتی جوان بریتییە لە جوانی بریتییە لە غایەتی بێ غایەت. فەلسەفەی ئەخلاقی کانت فەلسەفەیەکی غەیری ڕئالیستیە چونکە ناگەرێتەوە بۆ جیهانی دەرەوە بەڵام فەلسەفەیەکی شناختیە بۆ چونکە دەڵێت گوزارەکانی ئەخلاقی معرفەت بەخشن بۆ معرفەت بەخشن کە تەرکیبی پیشینی تەرکیبی هەر گوزارەیە تەرکیبی بێ معرفەت بەخشن من ئەتوانی بەشی بکەم گوزار ئەتوانی بۆ معنایەکە ئەمە ئەگەر بڵێن بەحسی کانتی ڕووی لە چیدایە؟ ڕووی لە مەباحیسی ئەخلاقیدایە. کڕینی ماشێنیشی حەفتا ملیۆنی گران بایی دە نەفسی خۆیدا کاری کاریشی ئەخلاقی یا غەیر ئەخلاقی نییە. ئەم دەچن خانووبەرێشی دروست دەکەن. ئەو کارە نە ئەخلاقی نە غەیری ئەخلاقی. کانت دەڵێ دەقەت بکەن. وەختێک دەڵێم ئەو معیارانە بێننە گۆڕێ کە بابەتەکە ئەخلاقی بێت ئەمن ماشێنەکەی دەکڕم و دەچم بەهۆی ماشێنەکەشەوە فەخر دەفرۆشم بە کەسانێکەوە ئا لێرەدا دەتوانین بڵێن ئایا ئەو فەخر فرۆشتنا ئەخلاقی یا غیری ئەخلاقی نیە چۆن بزانین بزانین دەتوانین پێمان خۆشە ببێتە شتێکی جیهانی خەڵکی دیکەش ئەوە ئێمەی پێکەم بێ و فەخمان لەسەر بفرۆشیان ئەوە ئەمە دروستکردنی یەک خانوبەرە لە ذاتی خۆیدا ڕاستیشی ئەخلاقی نییە. گرنگ ئەوەیە جیاوازییەک ئەمە دابنێین لە نێوان بابەتێک کە ئەخلاقییە بابەتێک کە غەیری ئەخلاقی، ناڵێم زیدی ئەخلاقییە، بابەتی غەیری ئەخلاقی یعنی بابەتێک کە لە نەفسی خۆیدا نەکرێت داوەریی ئەخلاقی لەسەر بکرێت. ئێستا بە نەزەرت با ماشێنەکەی بە تۆڵی لە دڵە گرانتر بکەین، با دێنین ماشێنیش مەسەلەن پێنج سەد مینۆت منیوانێک بن، بەڕاستی ئەمە مەوزەعگیری ئەخلاقیمان لە بەرامبەر ئەو کارەدا هەیە یان نەیە؟ بەحسی بەوەیە کە بەڕاستی لە ڕوانگەی مەسەلەن فرۆیدەوە، لە ڕوانگەی مارکسەوە ئەو شتەی کانت لە ڕوانگەی ئەوانەوە ئەو ئیمکانی نییە لە ڕوانگەی فرۆیدەوە ئەو قسەی کانت وەختێک بۆ ڕاست دەگەڕێ ئەمە بتوانین کارێک بکەین کە هیچ ئەنگیزەی دەرونی لە پشتەوەی لە ڕوانگەی مارکسەوە وەختێک دەتوانین بە قسەی کانت بکەین کە هیچ ئەنگیزەیەکی تەبەقاتی ئەمە هان نەدا بۆ کردنی کارەکەی لە ڕوانگەی ئەوانەوە ئەوانە ناتوانن بڕوایان بە بۆ بۆچوونەکەی کانت بکەین ئەمان وەتوانین بە شێوەیەکی دیکەش جوابی بدەین بڵێن کانت خەریکە بە شێوەیەکی تەزویزی معیارێک دادێت ناڵێت و خۆت دابڕێنە لە ئەنگیزەکە ئەوەش ناڵێت کە کارێک لە نهایەتدا کارێکی ئەخلاقی هیچ نەتیجەیەکی دیکەی بەسەردا مترتب نییە ئەوەش ناڵێت بابەتیەک دووپات دەکەمەوە وا هەڵبسوڕێ کە بتوانی ئارەزووی ئەوەی بکەیت هەموو خەڵکی دیکەش ئاوەشی تو هەڵبسوڕێ ئایا دەکرێت وەکو مەعیارێکی پێشینی قسە لەو وەکو مەعیارێک نەک وەکو گوزارەیەکی تەوسیفی کە دەڵێ عملە ئەخلاقیەکان دابڕاون لە هانە غەریزیەکان یا دابڕاون لە نەتیجە ئەخلاقیەکان کارمان بۆی لەوانەیە ئەنگیزەیەکی هەبێ لەوانەیە ئەنگیزەی نەبێ لەوانەیە نەتیجەیەشی هەبێ لەوانەیە نەتیجەیەشی نەبێ فقط وەکو ئازمایش وەکو ئازمایشێکی پێشینە ئایا دەتوانین ئەو نەعیارە دەکار بکەین بە شێوێکی ماناداریان نا بەڕای من دەتوانین دەکاری بکەین کان وەکو ئەنگیزە وا ناڵە کان وەکو معیارشی ناسینەوە ئەوەی دەڵێ بۆ ناسینەوەی ئەمری ئەخلاقی ئەمری ئەخلاقی ئەمرێکە ئەتوو ئەگەر بۆ خۆشت کردت بتانی ئارەزووی ئەوەی بکەی کەسانی دیکەش وەکی تۆ ئەو کارێت ناڵێ ئەتوو ئەو کاری بکە تا خەڵکی دیکەش ئەو کاری بکە نا ئەوانە جیاوازیان هەیە ناڵێ ئەتوو وە پێش خەڵکی بکەوە ڕاست بێژ بە با خەڵکیش لە تو فێر بێ ئەوەی ناڵێ ناڵە خەڵک ئەنگیزەی پێدا بکە لە کاری تو ئەسلەن کاندەوەی ناڵێ خێری تو خالەیە یعنی هیچ مستەوایەکی نێوتەکانی چی ئەمە لێرە لەسەر ئەوەی بۆ خۆت دەکەی بۆ خەڵکی دیکەشت بوێ ئەوەی بۆ خۆت ناکەی بۆ خەڵکی دیکەشت نەوێ لێرەدا عملی ئەخلاقی نابەستێتەوە بە چاوەدێری خودای ناڵە فڵانە کار ئەخلاقی بکە چونکە خدا چاوەدێری بەسەر شودا هەیە لێرەدا بەحسەکە حتا ئەو قانونە زێڕینەی مەسیحش تێولۆژی غەربیدا لە فەلسفەی غەربیدا بە قانونی زێڕینی مسیح دەنێبان ئەو شتەی بۆ خۆت دەکەی بۆ کەسی دیکەش بکەی ئەو قسەی ئەو شتەی بۆ خۆت ناکەوێت بۆ کەسی دیکەش بکەی ئەوە بەحسەکە جودای لە بەحسی خوددا بەڵێ لە نهایەتدا ئەمە گەر کارێکی وا بکەین لە ڕوانگەی فەلسەفەی مەسیحیەوە خدا پاداشتمان دەدات ئەگەر ئەوە عمل ئەخلاقی ئایدیانە دەێ و خۆیدا پەروەرد دەکات کە لە نێو جیهانی فێنۆمێنەکان دانیت لە نێو جیهانی مەوێنەکاندا ئەڵە فقط هەندێک حاڵەتی ڕێکخەر و تەنزیم کنەندایە وەکو جۆهر و خود و خوددا ئەوان هەندێک ئایدیای ئەوان دەڵێ حاڵەتێکی تەنزیم کورەندەی هەیە کان دەڵێ ئەما ئەمە نافەرمی بە زانینێکی محەسەل و معنادار دەربارەی ئەوانە بگەین فەرقیان ئەوەیە هێزی فاهیمە هێزێکە کە دەمانگەێنی بە زانینێکی معنادار ئەمە دەڵێن ئەو سێوە سوورە ئەو سێوە شیرنە ئەوانە هەموو لە ڕێگای سێوە بوو جملانەگەی لە ڕێگای هێزی فاهیمەوە ئەمە لە ڕێگای هێزی ئاوەز هەندێک ئەسلی تێدا ئەوانە ڕێکخەرن ئەم هەر وەکو ئەسلێکی ڕێکخەر و تەنزیم کنەدە دەبێت نابێ وەکو هەندێک مەفاهیم کە بڕاستی ناسیەشی تایبەت بەوە دەدەن وەورەی ئەوەمان وەبەر دەێن کە بچین بەحسی فەلسەفی بکەین نابێ ئەوان چاوێت بە پێچەوانە کانت ئەوەی ڕەت دەکاتەوە وەڵا تۆ دەتوانی بە شێوەی مانادار قسە لە عیلمی تەجروبی بکەی قسە لەو گوزارانە بکەی کە لە عیلمی تەجروبیدا ئەگەر بتێ قسە لەو گوزارانە بکەی کە تئۆلۆژیەکاندان دوجار دەگەی بەچی بە ئانتینۆمیەکان ئەتوش کە بۆچونێک تێ دەستت پڕە لە دەلیلی قەوی بۆ نموونە وەختێک بەحسی ڕەخنەکاری ئاوەزی دەکا ئاوەزی رووت ڕەخنەکاری ئاوەزی رووت پەیوەندی بە هەر شتێکەوە هەیە کە بەستراوە بە زانین بێت لە بیرمانە کانت کوتی هێزی هێزی نەفس بەسەر سێ ناوچە دابەش دەبێت بەسەر سێ لک دابەش دەبێت ناسین زانین مەیلی ئەخلاقی و ئیحساس هەر شتی هەر شتێک پەیوەندی بە زانینەوە هەبێت پەیوەندی بە ڕخنەکاری ئاوەزی ڕووکیشەوەە ئەدەوێدا ئاوەز بە چەمکێکی گشتی ئەمە وەختێک دێ ئەویش هەر تەقسیم بەندی دەکا بڵێ ئەمە شهودی حسیمان هەیە و هێزی فامکارانەمان هەیە و هێزی ئاوەزمان هەیە دەوێدا معنای ئاوەز بڵێ بڕێت وەختێک دیمتای دەڵێ ئەمە دوو جۆر علوممان هەیە علومی تفهمیمان هەیە علومی تعمیمیشمان هەیە علومی تعمیمی هەمان علومی تەجروبی علومی تفهمی علومی انسانی لێدا بەحسەکە جیاوازە هە لە بەحسەکە ئەم نازانم لەوانەیە نقطەی دەستپێکی نقطەی سەتای بەحسی دیلتاوی ئەوانە کات بێت ئەمە دوازدە ئەوەی دیلتای بە نێوی تەفەخون تعریفی دەکات دەگەڵ قوەی فاهمەکان فەقێەیە ئەو کەسەی کە تیمتای باسی دەکا لە ڕوانگەی کانتەوە ئەو هێزە هێزی فامە ئەمە ئەو ناسینی لە هێزی فامەوە وەردەگیرێت دەکرێت تەمین بدرێت ئەو ناسینی لە هێز قوەی فاهمەوە وەردەگیرێت ئەوڵەم تەجروبی ئەسانیان دەکرێت تەمین بدرێت لە ڕوانگەی ناسینی بەردەستتدا ئەتوانی توانای بە شتە فام بکەی ئیتفاقەن ئەگەر هەڵیگری بیبەیە هەلومەرجێکی دیکە لە زەمینەی خۆی دایببڕی بیبەیە زەمینەی دیکە ناتوانی فامی بکەی ناتوانی لێی حاڵی بکەی شتە ئوفوقی ماناییەکە بەڵێ ئوفوقی مانایی لەوێدا مانا دەدا ئیتفاقەن ناکرێ تەعمیم بدرێ ئەگەر بیبەیە زەمینەیەشی دیکە مانای خۆی لە چیز دەدا ئەی زۆر لەسەرەوەی داکۆکی دەکات ئەوانە دەستاوردەکان دەستکەوتەکانی علومی تەنزیلی تعمیمی ئەمای علوم ئینسانی تعمیمی نیت لە زمینەی خۆیاندا و لە هەلومەرزی تایبەتی خۆیاندا مانادارن ئەگەر لە هەلومەرز لە زمینەی خۆیان دایان ببڕی مانادار نیت ئەسلە تعمیمی نیە بەڵام هات مەنعێک دەرببڕێ مەنعەکە ڕووی لە علوم ئینسانی دا نییە ڕووی لە تێولۆژی و ئیلاهیات دای دەڵێ تو دێ دەڵێ خدا هەیە ژیانەوەی دوای مردن هەیە دەڵێ بەهۆی هێزی شرود و هێزی فامەوە ناتوانانی بەحسی ئەوانە بکەیت هێزی شهود و هێزی فان فەقەت ئیجازەی بەحس کردن لە چیت پێ دەدات؟ لەو شتانەی کە علومی تەجروبی بەحسیان دەکەیت. ئا ئەمە لە جوامع ئینسانیشدا دەتوانین بەحسی ئەو شتانە بکەین. لە جوامع ئینسانیدا دەتوانین بەحسی هەندێک شتان بکەین کە لە فلتێری شهودی حسی و قوەی فاهمەوە گوزەراوە. ئەما ئەو مەنعەی کە کانت داکۆکی لەسەر دەکا، مەنعەکە پێوەندی بە علوم ئینسانییەوە نییە، پێوەندی بە ئیلاهیاتەوە هەیە. بەڵام ئەگەر بڵێین هەر شتێ عیللەتی هەیە، لە نەهایەتدا ڕەفتاری ئینسانەکانیش ناتوانێ لە ئیرادەی ئازادەوە سەرچاوەی گرتبێ، بەڵکو نەوعێک دێتێرمینیسم بەسەر ئیرادەی ئینساندا، بەسەر کاروکردەوەی ئینساندا زاڵە. ئینسان بۆ فڵان کاری کرد، بۆ دەستی هەڵێناوە، بۆ هەستا، بۆ دانیشت، چونکە فڵانە ماشینە ئێستا سورعەتی ئاوای لێ دێ. ماشێن بۆ سورعەتی ئەوەندەی لێ دێ کە ئێستا هەیە؟ چونکە هەموو. چەک و دەنگەکانی ماشێن لە حاڵەتێکدان دەبێت سرعەتەکەی ئەوەن دەبێت وەنیە بەڵا ئەمە ئەگەر بڕوامان بەوە هەبێ ئیرادەی ئازادمان نەفی کردوتوان ئەنی کام دەڵێت ئیرادەی ئازاد بۆیە دێنمە گۆڕێ هەتا بتوانم دەترمیسم نەفی بکەمەوە دەترمیسم یعنی ئەوەی کەم شرایەتی دوایی ڕێک بەستراونەتەوە بە شەرایتی پێشین، بە عیللەتە پێشینییەکان، کان دەڵێ من ئەوەی نەفی دەکەم لە بواری ئەخلاق و لە بواری عەمەلدا دێتێرمینیسم بوونی نییە، بەڵکو ئەو شتەی کە جێگای دێتێرمینیسم دەگرێتەوە ئیرادەی ئازادە. ئەمە دەبێ یا بڕوامان بە دێتێرمینیسم هەبێ یا بڕوامان بە ئەسلی مەوزوعەکەی ئەوەیە ئەو کەریم عیلەتی هەیە عیلەتی نییە ها کان لێ ڕادەست پێ ناکە بەحسی ئەسلی مەوزوع ئاکسیۆمە کان دەڵێ ئەگەر ئیرادەی ئازاد بوونی نەبێ ئەخلاق بێمانایە حقوق بێ مەعنایە، جورم و کەیفەر و ئەوانە بێ مەعنان، بەڵام ئەوانە وەختێک مەعنادارن کە ئیرادەی ئازاد بوونی هەبێت، کە ئیرادەی ئازادیش بوونی هەبوو دێتێرمینیسم وەلا دەچێت، ئیسبات ناکا ها، وەکو وەکو بەردی بناغە ئەوانە دادەنێن. ڕێک ئاوایە و خۆی دەڵێ دەڵەوە بەردی بناغەیە و ناڵە میسباتی دەکەن دەڵاسن بەردی بناغەی فەلسفەی ئەخلاقی من ئازادبوونی ئیرادە ئینسان و ناڵە من دەمیسباتی دەکەن دەڵە لە ئەوەڵ قەدەمدا لە ئەوەڵ هەنگاودا من ئازادبوونی ئینسان بە فەرز دەگرم و فەرزی دەتەرمینیستی ڕەت دەکەمەوە ئەوەی کە چۆن بەوەی دەگات دەڵم هەر هەر لە هەر دەزگایەکی فکری ئاکسیۆماتیکدا هەندێک ئاکسیۆمی ئازادبوونی ئیرادەی ئینسانی ئاکسیۆمی زۆربەی هەرزۆری فەلسەفە ئەخلاقەکانی نەکەی کانتی دەکرێت دەکرێت ئەو گوزارەی ئێستا بە ئاکسیۆمدان دراوە گومان لەو گوزارەی بکەی هەندێک گوزارەی ئەمان دەنایە دە هەندێک گوزارەی دیکە هەر بە ئاکسیۆن دادەنێی هیچ قسەی تێدا نیە وایە.